ئەم وانەیە جڵەوی ئەقڵی ئەندێشەسازی و خەیاڵ لە هزری فێرخوازدا شل دەکات و وایان لێ دەکات کە دووجار بیر بکەنەوە، بگرە چەندین جار لەسەر شێوەی چەندین مرۆڤی جیاواز بیر بکەنەوە. نموونەیەکی زۆر سەرەتا لەو بوارەدا دەهێنمەوە. کاتێک لەگەڵ فێرخوازەکانمدا لە دیبەیتە گەرمەکاندا گفتوگۆی ئەوەمان دەکرد کە چۆن ببین بە مرۆڤی باشتر How to be a better human تاواناتاوێک مێشکیانم بەو پرسیارەش دەوروژاند ئەگەر دنیا بەبێ تەکنەلۆژیا بەڕێوە بچێ و ئەگەر هەرچی ئامێر و تەکنەلۆژیا هەیە لە ئەلکترۆنیات و میکانین لەم زەویەی خۆماندا هەڵبگیرێت و بسڕێتەوە شێوەی ژیانمان چی لێ دەگۆڕێت ئەگەر تەکنەلۆژیا یەخەمان بەربدات و بگەڕێینەوە ژیانی کۆن و چاخی بەردین بەهاکانمان چیان بەسەردێت ژیانی کۆمەڵایەتیانەی ئێمە لە دەرەوەی هەژمونی تەکنەلۆژیا چ گۆڕانکاریەک بەخۆیەوە دەبینێت شێوەژیانی ڕۆژانەمان و ئاکار و بیرکردنەوەکانمان لە دەرەوەی سندوقی تەکنەلۆژیا بەرەو چ ئاراستەیەک دەڕۆن سەرنجم دەدا کە بڕێک لە قوتابییەکان پێشتر خەیاڵی لەم چەشنەیان کردبوو، بۆیە ئەم پرسیارەیان بەلاوە بە چێژ و خۆش بوو. بۆیە هەر لەگەڵ پرسیارەکەمدا بزەیەک دەهاتە سەر لێویان و دەستیان هەڵدەبڕی. هەریەکە و بە شێوەیەکی تازە ئەو خەیاڵەی مێشکی خۆی بۆ شی دەکردمەوە کە ئەو لە دنیای بێتەکنەلۆژیدا چی دەکات. چۆن کاتەکانی بەڕێ دەکات، چ گۆڕانکارییەک بەسەر ڕەفتار و هەست و هیواکانی دادێت، تەنانەت ڕوخسار و جەستەی چۆن دەگۆڕێت. قوتابی واش هەبوو کە دەعەپەسا، بێزمان و بەزار بوو. چونکە ئەسڵەن بیریان لە وەها شتێک هەر نەکردبوویەوە. و یەک جار بوو کە فانتازی دنیای بێ تەکنەلۆژیا دەخل بە ئەندێشەیان بکات و لە واقع دووریان بخاتەوە بۆیە ئەم قوتابیانە زۆربەی جار چاویان لە دەموزاری قوتابیەکانی تر دەبوو وەڵامی خودی خۆیان نەبوو لە ڕاستیشدا سەرنجم داوە کە ئەو قوتابیانەی کە پێشتر پاشخانی خوێندنەوە و متاڵاکردنی پەرتووکیان فراوانترە باشتر توانای ئەوەیان هەیە کە ئەم پرسیارانە وەڵام بدەنەوە ئەمە وای لێکردم کە دڵخۆش بم بەوەی کەلانی کەم هەندێک جار پرسیارەکانم قوتابی ناچار دەکات لە واقع دووبارە بچێتە دەرێ، بچێتە دنیای ئەندێشە و ئەگەر و خەیاڵ و لەسەر شێوەی نوێ تێبکرێت و بیر بکاتەوە. ئەم ڕازە نهێنی سەرکەوتنی بلیمەت و داهێنەرەکان بووە، بەوەی کە وەکوو خەڵکی ئاسایی نەژیاون، وەکو ئەوان شتە دووبارەکانیان نەبەخشیوەتەوە بە ئامێزی ژیان، بەڵکو خۆیان داڕنیوە لە دووبارەبوونەوە و سوینەوە، دەستبەستان و خۆبەدەستەوەدان، بێهیوابوون و ژیان بەڕێکردن. لەوانەکەمدا ئەو فەلسەفەیە رێچکەشکێنەی بلیمەتەکانی مێژووم زۆر بۆ قوتابیەکانم دووپات دەکردەوە، لە پێناو ئەوەدا رێچکەشکێنی بیرکردنەوە لە ناخیاندا تەکەرە پێبدەم. زۆر گرینگە لە وانەکەدا ژینگەیەک بڕەخسێ کە فێرخواز تێیدا هەم بیر هەمیش بە گوتار و پڕۆژە داهێنانەکانی نمایش بکات. دیبەیتەکانی ڕەوڕەوە دیبەیتەکان ڕەوڕەوەی مێشکی قوتابی دەخەنە جووڵە. هێزی خەیاڵ مێشک هێزی خەیاڵ مێشکی فێرخواز لە زیندانی شتە دووبارەوەبووەکان ڕزگار دەکات و باڵ بۆ فێرخوازەکان دروست دەکات تا بەرەو ئەو دنیایە بفڕێت کە ئەو دەیەوێت بیئافرێنێت نەک ئەو دنیایەی کە لێی جاڕس بووە و بێ هیوا بووە زۆربەی داهێنەرەکان لە ئەنجامی ژیان دیبەیتەکان هاندەرن بۆ ئەوەی بۆ هەر کێشەیەک لە ژیانی خۆماندا ئێمە چارەیەک بدۆزینەوە تەنانەتە گەرە و چارەیە ئەستەمیش بێت ئینجا قوتابیەکان لە سمینارەکانیاندا زۆربەی جار قسە و گوتاری تازگە پێشگەش دەکەن بە ئاگایی و نائگایی داهێنان نیشانی پۆڵەکە دەدەن هەموو قوتابیەک لانی پێشکەش کردنی سمینارەکەیدا و دەبێتەوە بە خود خودی خۆی زۆربەی جار دەمامکەکان لەسەر خۆی لا دەدات هیچ قوتابیەک لە کاتی پێشکەشکردنی سمینارێک لە هیچ قوتابیەکی تر ناچێت تەنها لە خودی خۆی دەچێت ئەمە لە خودی خۆیدا زۆر گرنگە چونکە یەکێک لە ئامانجە باڵاکانی پەروەەردە و فێرکردن بریتە لە زەقکردنەوەی تاکگەرایی ئەمەش بەو واتای کە هەر تاکێک لە خودی خۆیدا وەکو تاکێک بیر دەکاتەوە و قەنەعەتە تاکە کەسیەکانی خۆی هەیە و لە دەرەوەی هەژمونی دەستە و کۆمەڵی گوتاری تایبەت بە خۆی هەیە. لە چالاکیە کردەییەکاندا وەکو پێشەنگای پۆستەر، قوتابیەکان بیردۆزی تاکگەرایی دەخەنە ڕوو. بە تایبەت ئەو قوتابیانەی دەربەست و بێتوانان لە وتن. لە ڕێگەی نەخش و کاری دەستی و پڕۆژەوە ئەو بیرۆکانەی لە مێشکی خۆیان دایدەڕێژن بۆ سەر واقع. تا ئێمە ئەگەر نەشیان بیستین لانی کەم بیانبینین. فێرخوازی ئێمە ئەگەر بڕێک جار لە وتن و وتاردان کێشەیان هەبێت، لەوانە شەرم، ترس، بێهێزی و سادەیی، بەڵام لە دەست و جووڵەدا دەستە و پاچە و کڵۆڵ نین، بەڵکو زۆریش گەرموگوڕ و خاوەن ویست و چاڵاکن. نواندنی شانۆ لە گرنگترین ئەو چاڵاکییانەیە کە سەرنجم داوە قوتابی ئێمە تێیدا سەرکەوتوون و دەتوانن ڕۆڵی خۆیانی تێدا بگێڕن. لەوێدا بە جەستەی خۆیان ئاشنا دەبن و جەستەی خۆیان دەکەن بە نێوەندێک کە دەتوانێت ڕۆڵی خۆی بگێڕێت بۆ گەیاندنی بیرۆکە. لە دوو حاڵەتی جیاوازدا فێرخوازەکانم شانۆگەریان پێشکەش بە بینەر کردووە. وەکو چاڵاکی وانەی دیبیت لە هەردوو حاڵەتەکەدا شێوە و جوڵە و هەست و سۆز و کاردانەوە و زمان و جەستە و دەنگیان پڕبووە لە داهێنان بە جۆرێک کە هەم من و هەم بینەرەکان سەرسام بووینە بۆیە لێرەدا ئەو مافە دەتوانم بەخۆم بدەم کە بڵێم هەروانەیەک لە گفتوگۆی زانستی وەکو دوکانێکی وەرشە یا مێرسازی وایە کە تێیدا بە ئامرازی هزری جیاوازەوە بە کەرستەی پەروەردەی جۆربەجۆرەوە ژینگەی داهێنان بۆ قوتابی دەڕەخسێنێ دەشێ فێرخوازێکی بەشی زمانی ئینگلیزی لەوانەی گفتوگۆی زانستی وەکو شکسپیر هەستی داهێنانی لەلا بخڵقێت دەکرێ قوتابیەکی بەشی ئەڵمانی وەکو گۆتە یا کافا کافکا ئی بەشی فەڕەنسیش وەکو دیکارت و ڕۆسۆ یا لە بەشی فیزیا وەکو ماکس و بڵانک و ستیڤن ئافراندن و خوڵقاندن بکات بە تایبەت لە کاتێکدا کەوانەکانی تر لە سیستەمی پەروەردەی و ئەکادمی لە کوردستان چەق مامۆستایە و قوتابی تا ڕێژەیەکی زۆر پەیڕەوی دەکات لە بیر و ڕوانین و قسە و زانیاری مامۆستاکەی بەڵام لێرەدا و لەم وانەیەدا قوتابی خۆی دەبێتە چەق خۆی دەتوانێ ئەوەی کە لە هەگبەیدا هەیە پێشکەشی بکات لە ڕەنگە زۆرجار مامۆستاکە دروستتر و بەهێزتر و بەڵگەدارتر بێ گفتوگۆی زانستی و کاری دەستە کۆمەڵی و هەرەوەزی فێربوون لە بناغە و بنچینەدا پرۆسەیەکی تاک جەمسەر و یەکلایەنە نییە و چاڵاکیەکانی لەسەر ئاستی تاک چڕ نابێتەوە بەڵکو فێربوون کردارێکی دەستەوە کۆمەڵیە بە واتایەی کە کەش و ژینگەی پەروەردەیی لە پێش هەموو شتێکدا بەر لەوەی کەشێکی زانستبەخش بێت کەشێکی کۆمەڵایەتیانەیە. پێکەوەبوونی کۆمەڵێک مرۆڤە لە پڕۆژەیەکی هاوبەشدا. دواندن و ئاخاوتن و بیرکردنەوە و ڕاگۆڕینەوە و بیناکردنێکی هاوبەش و بەرهەمهێنانێکی بەهەرەوەزییە. ئەوەش بە هۆکاری ئەوەی کە مرۆڤ هەر لە بنەڕەتدا بوونەوەرێکی کۆمەڵایەتیە و وەکو ئیبن خەلدونی کۆمەڵناس پێناسەی کردووە و بە هاوکاری ئەوەش کە مرۆڤەکان لە یەکدیەوە فێردەبن زانست و مەعریفەت لە ئەزموونەوە دێتەدی هەر خودی ئەزموونی مرۆڤەکانیش بریتیە لە کەڵەکەبوون تێگەیشتنە جیاوازەکان کەڵەکەبوونی تێگەیشتنە جیاوازەکان لەسەر یەکدی بێگومانیش ئەو خڕبوونەوە و کەڵەکەبوونەش لە چوارچێوەی هەبوونی ژینگەیەکی چاڵاکی کۆمەڵاتیانە دێتە دی، کە فێرخوازەکان لەگەڵ یەکدی دابن و کاتی هاوبەش و شوێنی هاوبەش کۆیان بکاتەوە. فێربوونی کارا کاتێک دێتە ئاراوە کە ئەزموون و هەست و خولیا و هزری هاوبەشی قوتابیەکان پێکەوە قڕ بکاتەوە. و لە ئەنجامی ئەوە دێتە دی کە فێرخوازەکان پێکەوە ئیش بکەن و دەستباری یەکتر بگرن و پڕۆژەی هاوبەشی ئەو ژینگەیان بۆ بخوڵقێنێت کە سوود لە توانستی یەکتری وەربگرن چونکە مرۆڤ بە سروشتی خۆی لە ئەنجامی لاساییکردنەوەی ئەزموونی ئەزمووندارەکان ئەزموون وەردەگرێت هەڵبەتە مەرجیش نییە هەمیشە لاساییکردنەوە ئەو حاڵەتە ئەرێنییە دروست بکات و فێرخوازەکان لە ئەنجامی بینینی کارامەییە جیاوازەکانی یەکدی فێری کارامەی تازە دەبن ئینجا پێکەوە بوونی فێرخوازەکان وایان لێ دەکات کە لە هەڵە و کەمهێنی و کورتبڕیەکانی یەکتر و کەموکرتیەکانی خۆیان پڕ بکەنەوە بۆیە فێربوون جگە لەوەی پرۆسەی یەکتر ڕاستکردنەوەیە پرۆسەی خود ڕاستکردنەوەشە لێردا دەردەکەوێت کە فێرکردن تەنها پرۆسەی پڕکردنی بۆشایەکانی مێشک نییە لە شێوەی ڕۆبۆتیانەی ئەلکترۆنیانە بەڵکو فێرکردن جگە لەوەی کە بەرهەمهێنانی زانست و زانیاریە و جگە لەوەی کە وەگەڕخستنی توانستە ئەقلی و هۆشەکیەکانە لە هەمان کاتیشدا جۆرێکە لە کۆمەڵایەتی بوون سۆشەڵایزینگ، چونکە لە فێربووندا فێرخوازەکان پێک دەگەن و ئەزموونەکانی خۆیان دەگۆڕنەوە، یەکتر دەناسن و لەگەڵ یەکتیدا ئاشنا دەبن، کەسایەتی هەرکامیان کاریگەری لەسەر کەسایەتی ئەوانی تر دەبێت، سەرگوزەشتە و چیرۆکی هەر کەسێک لە هەمبەر هەستکردن بە شتێک یا دیاردەیەک دەبێتە بەشێک لە بنمیچی بە ئەزموونکردنی ئەوانی دیکە. فێرخوازەکان بە سروشتی خۆیان لە کارە بەهرەوەزییەکاندا هزر و هۆش و زانست و کارامەییە جیاوازەکانی خۆیان گرێ دەدەن و بەرهەم بۆ بەرهەمهێنانی هاوبەش بۆیە زۆر گرنگە کە فێرکار و مامۆستای وانی گفتوگۆی زانستی ئەم پێکەوە بوونەی فێرخوازەکان بکاتە هەلێکی نرخدار بۆ تۆخکردنەوەی گیانی هەرەوەزکاری و گروپکاری. ئەوەش بەوە دێتە دی کە لە پێشدا ژینگەیەکی دیموکراتیانە لە پۆلدا بڕەخسێت کە هەمووان ڕێز لە جیاوازیەکانی یەکدی بگرن نەک تەنها ڕێز لە جیاوازیەکانی یەکدی بگرن بەڵکو سوودیش لە جیاوازیەکانی یەکتری وەربگرن بۆ باشە نمونەیەک دەخەمە ڕوو لەوانەیە گفتوگۆی زانستیدا و تەنانەت لەوانەی زمانی ئینگلیزیشدا زۆربەی کات بەشێک لە فێرخوازەکانم لە نەتەوەی تر جگە لە کورد بوونیان هەبووە، بۆ وێنە حەرەب یا تورک یا ئاشووری و سریان. هەوڵی من لە پۆلدا ئەوە بووە کە سوود لە هەبوونی ئەو فێرخوازانە ببینم بۆ تۆخکردنەوەی گیانی تەبای و پێکەوە ژیان. ئەمەش بەوەی کە هانم داون ئەو کەمینە نەتەوانە تەنێ لەلای یەکدی گرد نەبن، بەڵکو بۆ هێنانەدی ئەنجامی پێکەوەبوونی ژیاریانە تێکەڵی فێرخوازە کوردەکانم کردوون بۆیەم ژمارەکەمەم لە چاڵاکێ زانستەکاندا دابش کردووە بەسەر گروپی جیاوازدا بۆ ئەوەی لە هەر گروپێکی پۆلەکەدا بەش بەعاڵی خۆیان بوونیان هەبێت هەروەها بۆ ئەوەی هەموویان پێکەوە خڕ نەبنەوە، تەنها خوو بەیەکەوە نەگرن و لەوێش بۆشایی نەکەوێتە نێوان ئەوان و قوتابیە کوردەکان. ئەوە هەنگاوێکی چکۆڵەی سەرەتاییە بۆ ئەوەی ئەو کۆمەڵایەتیبوونەی ژینگەی کۆمەڵگە لە ناو ژینگەی گرووپکاری پۆلیشدا ڕەنگ بداتەوە و لە ڕاستیشدا لە پۆلەکانی مندا سەرکەوتوو بووە. لە قۆناغی دوایەوەدا جەختم لەسەر ئەوە کردۆتەوە کە هەرکام لەم قوتابیانە گوزارش لە کولتور و نەریت و شێوە ژیان و شوناسی خۆیان بکەن تا قوتابیەکانی تریش هەست بکەن و تێبگەن کە کۆمەلگا بە سروشتی خۆی هەمە چەشن و فرەیە و تەنها یەک ڕنگ و یەک نەتەوە نییە بۆیە دەبێت ڕێز لە فرەیی بگیرێت و بەگرە سوودیشی لێوەربگیرێت بۆ ڕێکخستنی کۆمەڵگەکەمان لەوانەی گفتوگۆی زانستیدا قوتابی کورد بە جلکی کوردیەوە سمیناری لەسەر شوناس و مێژوو کللتوری کوردی پێشکەش کردووە قوتابیم هەبووە سمیناری لەسەر هەورامان و ئامەد کردووە و بە هەمان شێوە قوتابی تورک سمیناری لەسەر کلتوری تورک و جوگرافیا و شوێنە گەشتیارییەکانی تورکیا کردووە، لە نێویاندا باسی ئەستەمبۆڵی وەکو شارێکی مێژووی کردووە و قوتابی عەرەب سمیناری لەسەر مێژووی بەغداد و شوێنەوارە دیرینەکانی عێراق کردووە. دوای ئەم دوای سمینارانەش گفتوگۆمان لەسەر کردووە کە چۆن وابکرێت نەتەوە جیاوازەکان لەگەڵ یەکدیدا تەبابن و خێزانی مرۆڤایەتی پێکەوەژیان لە ناویاندا تۆخ ببێتەوە. ئەم خاڵە دەمانهێنێتە سەر ئەو بۆچوونەی کە ناشێ گفتوگۆی زانستی سەرکەوتوانە لە پۆلدا بڕەخسێنرێت ئەگەر قوتابییەکان نەبن بە هاوڕێ و هاوکار، لەگەڵ یەکدیدا. بە تایبەت بۆ کۆمەڵگەیەکی وەکو کوردستان کە هۆکاری ماڵجیایی و ڕق و بۆشایی زۆر زیاتر و کاریگەرترن لە هۆکارە دیموکراتییەکانی لێکنزیکردنەوە و بە پردکردن و پێکەوە گرێدان. بە بۆچوونی من وانەی گفتوگۆی زانستی پێویستە هەوڵێک بێت بۆ چاندنی تۆوی پێکەوە ئاشتیانە و لێبوردەیی لە داهاتووی کۆمەڵگەکەدا. دەکرێت پۆل ئەو دامەزراوەیە بێت کە دارشتەی کۆمەڵگەیەکی دیموکراتیانە بۆ داهاتوو بکات و دەکرێت وەچەیەکی هزر ڕۆشن ئامادە بکرێت کە لە کایە جیاوازەکان و لە گۆڕانکاری ئەرێنی دەستبار گیر بێت چونکە کۆمەڵگەی ڕۆشن بە بێبیری ڕۆشن نایەتە دی پەروەداش یەکێکە لەو کە کەناڵانەی کە بیری ڕۆشن لە نێو کۆمەڵگەدا پەخش دەکات.